ئەڵلقەی نۆزدە پیلانی دارن نەدووە ئبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ قڕێش زانیان پێغمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی لایەنگریان بۆ دروست بووە و لە شارێکی تردا جگە لە شاری مەکە و دەرچوونی هاوڵانیان بینی خالیان ڕازی بێت و کۆچکردنیان بۆ مدینە ئینجا ئەوان زانیان کە ئەوانە دابەزیونەتە جێگەیەک و هێز و توانایەکیان بۆ خۆیان دروست کردووە ترسان لەوەی کە پێغەمبەریش درودی خی لەسەر بێ بەرەو ئەوێ بکەوێتە ڕێ هەر بۆیە لە خانووەکەی قوسەی کوڕی کیلابدا کۆبوونەوە قڕیش هیچ کارێکی گرنگیان ئەنجام نەدەدا تەنها لەو خانووەدا نەبێت لەوێ ڕاوێژیان دەکرد کە چی بکەن سەبارەت بە کاردانەوەیان بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەترسان کە پێغەمبەر کۆچ بکات بۆیە ئەوان کۆبوونەوە بۆ ئەو مەسەلەیە لەو ڕۆژەی کە خۆیان دیاریان کردبوو کە پێیان دەوت ڕۆژی زەحمەت ئیبلیس ئەو ڕۆژە لە شێوەی پیاوێکی بە ساڵاچوو کە پاڵتۆیەکی لەبەردا بوو وەستا بوو لە بەردەم دەرگای دارن نەدوەدا کاتێ ئەوان هاتن و بینیان ئەو پیاوە ڕیش سپیە لە بەردەم دەرگاکەدا وەستاوە پێیان وت ئەم پیاوە ڕیش سپیە کێیە؟ ئەویش لە وەڵامدا وتی ڕیش سپیەکی خەڵکی نەجدە گوێی لەو بڕیارە بوو کە دەتانەوێت بیدەن لەو کۆبوونەوەیەدا ئامادەیە لەگەڵ تانابێت بەڵکو ئامۆژگاریەکی بەسوودتان پێ بگەێنێت وتیان بەڵێ فەرموو وەرە ژوورەوە ئینجا چوونە ژوورەوە سەرکردە و ناودارانی هەموو لایەنەکانی قڕیشی تیاکۆبەوە و نوێنەرانی کوڕانی عبدشەمز عوتبە و شەیبەی کوڕی ڕەبیعە و ئەبوو سوفیانی کوڕی حرب بوون لە بەنی نەوفەل، عەبدولمەناف و توعمەی کوڕی عەدی و جوبەیری کوڕی موتعیم و حاریسی کوڕی عامری کوڕی نەوفەل بوو. لە کوڕانی بەنی عەبدوداری قوسەی، نەضری کوڕی حاریسی کوڕی کیلدە، و لە کوڕانی بەنی ئەسەدی کوڕی عەبدولعوزا، ئەبو بوختەری کوڕی هیشام و زەمعەی کوڕی ئەسوەدی کوڕی موتەلیب و حەکیم کوڕی حوزام. و لە بەنی مەخزوم، ئەبو جەهلی کوڕی هیشام. و لە بەنی سەهم، مونەبیه و نەبیهی کوڕانی حەجاج، لە بەنی جومەح، ئومەیەی کوڕی خەلەف و لەگەڵ هەندێ کەسانی تر کە بە قوڕەیشی نەدەژمێرران. هەندێکیان بە هەندێکیان وت، وەڵڵاهی ئێمە متمانە بەوە ناکەین هاوپەیمانانی ئەو شوێنە هەڵنەکوتنە سەرمان. با کۆبوونەوەیەک بکەین و ڕایەک دەربڕین و ڕاوێژ بکەین. یەکێکیان وتی، با بەندی بکەین بە ئاسن و دەرگای لەسەر دابخەین و چاوەڕێی مردنی بکەین. کە ئێوە لەسەرتان داخستووە و دەگات بە هاوەڵانی و ئەوەندەی پێناچێت هاوەڵانی هەڵدەکوتنە سەرتان و دەری دێنن لە ژێر چنگتاندا پاشان ژمارەیان زۆر دەبن و زاڵ دەبن بەسەرتانە ئەمە ڕاوبۆچوون نییە بیر لە ڕایەکی تر بکەنەوە ئینجا ڕاوێژیان کرد و یەکێکی تریان وتی دەری دەکەین لە ناوماندا و دووری دەخینەوە لە وڵاتمان کە دوور کەوتەوە بەلامانەوە گرنگ نییە بۆ هەر جێیەک بچێ و کێ بیگرێتە خۆی ئەوجا دوور دەبێت لێمان و لە ناڕەحەتی ئەو بە دوور دەبین ئینجا بە خۆماندا دەچینەوە و سەرقاڵ دەبین بە ئیش و کاری خۆمانەوە دیسان ڕیش سپێ نەجدێکە وتی نەخێر واللهی ئەمە ڕاو بۆچوون نییە نابینن جوانی قسەکانی و شیرینی وتەکانی کە زاڵ دەبێت بەسەر دڵی پیاواندا بەو شتەی پێی هاتووە کە قورئانە؟ وەڵاهی ئەگەر ئێوە ئەوە بکەن من لەوە ئەمین نیم کە بچێتە لای خێڵێک لە خێڵەکانی عارەب و زاڵ بێت بەسەریاندا و بەو قسە و وتانەی تا هەمووان شوێنی دەکەون ئینجا هەڵدەکوتێتە سەرتان و فەرمانتان لەژێر چنگ دەردەکەن و زاڵ دەبن بەسەرتانە و ئەوەی خۆیان پێیان خۆشە دەیکەن بەرامبەرتان نەخێر ڕایەکی تر بدۆزنەوە ئەبوو جەهل وتی من ئێستا ڕایەکم هەیە بەرامبەری باوەڕ ناکەم تا ئێسا کەس ئەو ڕایی هەبوو بێت ئەوانی شووتیان چییە؟ چییە ئەی ئەبەل حەکەم؟ ئەوی شووتی من وای بە باش دەزانم لە هەر هۆزێ گەنجێکی ناوداری جەربەزە هەڵبژێرن و هەر یەکێ لەو گەنجانە شمشێرێکی تیژی بدەنە دەست بە یەکجار بە هەمویانەوە ڕووی تێبکەن و بیکوژن ئەو کات خوێنەکەی بڵاو دەبێتەوە بە ناو هەموو عشیرەتەکاندا ئەوجا ڕزگارمان دەبێت گەر خوێنەکەشی بڵاو بوویەوە کوڕانی بەن و عبدولمەناف ناتوانن بجەنگن دژ بە سەررجەم خزمانیان ناچارانە ڕازی دەبن بە خوێنەکەی و ئێمەش خوێنەکەی دەدەین و کۆتە ئەی پێدێت ڕیش سپیە نەزدێکەوتی قسەی تەواو ئەم قسەیەیە کە ئەم پیاوە کردی ئەمە ڕاو بۆچوونە لە هەموو ڕاو بۆچوونەکانی تر چاکتر بوو ئەجا بڵاویان لێکرد و سوور بوون لەسەر ئەنجامدانی ئەو ڕاو بۆچوونە و ئەو پێشنیارەی کە ئەبوو جەهل کردی هەمویان کۆک بوون کە ئەنجامی بدەن هەر ئەو ڕۆژە جبریل سەلامی خوای لەسەر بێ هاتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی ڕاگەیاند و فەرمووی ئەو جێگەی ئەم شەو تایدا دەخەویت تایدا مەمێنەرەوە و بەجێی بهێڵە و کۆچ بکە کۆچکردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ شاری مەدینە دوای سیانزە ساڵ مانەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە شاری مەکە دواجار خی گەورە ڕێگەیدا کە کۆچ بکات دوای ئەو هەموو ناڕەحەتی و تەنگ پێ هەڵچنینەی کافرەکان ئەنجامیان دەدا بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەجا خی گەورە ڕێگەیدا کە کۆچ بکات بەرەو شاری مەدینە و مەککە بەجێ بهێڵێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەم کۆچکردنەیدا لەسەر ڕاوێژی جبریل سەلامی خوای لەسەر و لەسەر ڕەزامەندی خوای پەروەردگار هاوەڵی بەڕێزی ئەبوبەکری سدیقی ڕەزای خوای لەسەر بێ لەگەڵ خۆیدا برد ئیمامی علی ڕزای خوای لێبێ لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ دەیگەڕێتەوە کە فەرموویەتی بە جبریلم وت کێ لەگەڵم دابێت لەم کۆچکردنەمدا جبریل فەرمووی ئەبوو بەکر ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ پێش چوار مانگ بەر لە کۆچکردن دوو وشتری چاکی ئامادە کردبوو بۆ ئەو ڕێگە دوورەی کە لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ دەیبڕێت بە وردی خۆی ئامادە کردبوو بۆ ئەم سەفرە درێژە عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەبوو بەکر خۆی ئامادە کرد تا کۆچ بکات بەرەو مەدینە پێغمبەر درودی خی لەسەر بێ پێی فەرموو لەسەر خۆبە من هیوام وایە کە ڕێگەش بە من بدرێت ئەبوو بەکروتی هیوات بەو شێوەیە دایک و باوکم بە فیدات بێت؟ فەرمووی بەڵێ، ئەبوبەکر خۆی هێشتەوە بۆ ئەوەی ببێت بە هاوەڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە کۆچەکەیدا وە دوو وشتری هەبوو کە چوار مانگ گەڵای درەختی سوممەری پێدەدا و دابەستەی کردبوون هەر لە عایشەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، هیچ ڕۆژێک نەبووە پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەردانمان نەکات لە بەیانیاندا یان لە ئێواراندا ڕۆژێکیان ئێمە لە ماڵەوە دانیشت بووین لە گەرمای خۆردا دوای نیوەڕۆ یەکێ بە ئەبوو بەکریوت ئەوە پێغەمبەرە درودی خوای لەسەر بێ وا بەرەو ئێرە دێت و دەموچاوی داپۆشیوە لە کاتێکدا هات بۆ لامان کە هەرگیز عادەتی وانە بوو لەو کاتەدا بێت و سەردانمان بکات ئەبوو بەکروتی دایک و باوکم بەفیدات بێت وەڵاهی کارێکی زۆر گرنگ وای لێکردووی لەم سەعاتەدا سەردانمان بکەیت ئینجا پێغەمبەر درودی خی لەسەر بێ ئیزنی وەرگرت و هاتە ژوورەوە و بە ئەبوو بەکری فەرموو ئەوانەی لەلاتن بیان کەرە دەرەوە ئەبوو بەکروتی ئەوانە خێزانی خۆتن واتە ئایشەی تایە کە خێزانی خۆتە دایک و باوکم بە فیداد بێ ئەی پێغەمبەری خوا پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئایا زانیوتە کە ڕێگەم پێدراوە بۆ دەرچوون ئەبوبەکر فەرمووی منت لەگەڵدام ئەی پێغەمبەری خوا فەرمووی بەڵێ لە ڕیواەتەکەی ئبن هیشامدا عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرموێت واللهی هەرگیز نەمزانیەوە پێش ئەو ڕۆژە کە مرۆڤ هەیە لە خۆشیدا بگری دوای ئەوە کە بینیم فرمێسک لە چاوی ئەبوو بەکر هاتە خوارەوە لە خۆشی هاوڵدارێتی پێغەمبەر درودی خی لەسەر بێ پاشان ئەبوبەکر فەرمووی، ئەی پێغەمبەری خوا، دوو وشترم هەیە، هەر لەمەو پێش ئامادەم کردووە بۆ دەرچوون، باوکم بە فیدات بێت، یەکێ لەو وشترانە بۆ تۆ. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، وا بە نرخەکەی خۆی وەری دەگرم، واتە تا ببێت بە موڵکی من. عائیشە دەفەرموێت، ئینجا ئەبوبەکر یەکێ لە دووشترەکەی کە جەدعاء بوو دایە دەستی پێغەمبەر درودی خوای لەسەر بێ وە ئێمە ئامادەمان کرد بە ئامادەکردنێکی یەکجار خێرا و سفرەیەکمان بۆ دروست کردن بۆ ئەوەی کە خواردنەکەی تێ بکەن ئەسماء دەفەرموێت کە پێچامانەوە هیچ شتێکمان بەدی نەکرد بۆ بەستنی سفرەکە و مەشکە ئاوەکە ئینجا من بە ئەبوبەکرم وت، وەڵڵاهی هیچ شتێک شک نابەم تەنها ئەو پشتێنە نەبێت لە پشتمدایە. ئەویش وتی، پشتێنەکەت بکە بە دوو کەرتەوە و یەکێکیان دەمی مەشکەکەی پێ ببەستە و ئەوی تریان سفرەکەی پێ ببەستە. منیش بەو شێوەیەم لێ کرد. عائیشە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، ئەسما پارچەیەک لە پشتێنەکەی دەمی مەشکەکەی پێ بەست و ئەوی تریان سفرەکەی پێ بەست، بۆیە ناوی لێنرا خاوەنی دوو پشتێنەکە، ذات النطاقین پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ ئەبوو بەکردا هەر لەو کاتەوە لەگەڵ پیاوێکی بەنی دەیلدا بوون کە کابراایەکی زۆر چالاک بوو ڕێگەناز بوو و لەسەر ئاینی کافرانی قوڕیش بوو بەڵام پیاوێکی ئەمین بوو کردیان بەڕێنیشاندەری ڕێگەکەیان و هەردوو شترەکەیان پێسپارد و بەکریان گرت کاتیان بۆ دانا کە دوای سێ ڕۆژی تر لە نزیک ئەشکەوتی ثەور بە دوو وشترەکەوە ئامادە بێت بۆ بردنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبوبەکر بۆ کۆچکردنەکە ابن عباس ڕەزای خوای لێبێ دەفەرموێت کە تاریکایی شەو داهات ئەو نوێنەرانی قوڕیش هەڵیان بژاردبوون بۆ پیلانەکەیان دژ بە پێغەمبەر درودی خی لەسەر بێ هەر هەمویان هەڵیان کوتایە نزیک ماڵی پێغەمبەر و لە دەرگاکەەوە چاودێری ماڵەکەیان دەکرد تا بزانن چی دەکات و کەی دەخەوێت بۆ ئەوەی بستنە سەری و بیکوژن کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ جێگەکانی بینی و هەستی پێکردن بە ئیمامی علی فەرموو لە جێگەکەی مندا بخەوە و عبا سەوزەکەشم بدە بەسەر خۆتدا و مەترسە هیچ شتێک لەوانەوە ناگات بە تۆ کە پێت ناخۆش بێت دەفەرمێت پێشتر کە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەخەوت ئەو عبا سەوزەی دەدا بە خۆیدا بەم شێوەیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیمامی عەلی لە جێی خۆی دانا بە مەبەستی ئەوەی کە کافرەکان ئاگادار نەبن لە دەرچوونی هەروها بە مەبەستی گێڕانەوەی ڕاسپاردەکان بۆ خاوەنەکانیان عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانی کرد بە عەلی کە لە جێگەکەیدا بخەوێت تا ئەو شتانەی کە لە لای پێغەمبەر بوون بیان گێڕێتەوە بۆ خاوەنەکانیان عەبدولڕەحمانی کوڕی عەویمی کوڕی ساعیدە دەفەرمێت، هەندێ لە خزمانم لە هاوەڵانی پێغەمبەرەوە بۆیان گێڕامەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو شەوە دەرچووە و عەلی لە جیاتی خۆی دانا بۆ ئەوەی کە چی ئەمانەتی لایە بیگێڕێتەوە بۆ خاوەنەکانیان ئەویش بە سێ ڕۆژ هەمووی گەڕاندەوە بۆ خاوەنەکانیان دوای ئەوە کە تەواو بوو بەڕێکەوت بەدوای پێغەمبەردا درودی خوای لەسەر بێ و کۆچی کرد بەرەو شاری مەدینە بەم شێوەیە کافرەکان ئابلوقەی ماڵی پێغەمبەریاندا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیمامی عەلی لە جێی خۆی دانا ئینجا کەوتەڕێ بەرەو ئەشکەوتی ثەور محەمەدی کوڕی کەعب ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت کە کۆبووینەوە بۆ کوشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەبەر ماڵەکەیدا ئەبوو جەهل بە هاواڵەکانی تری وت محەممەد گومانی وایە گەر ئێوە شوێنی ئاینەکەی بکەون کە پێی هاتووە پاشەڕۆژ دەبن بە پاشای عەرب و عجەم پاشان زیندوو دەکرێنەوە و دوای مردنتان دەخرێنە بە هەشتێکەوە وەک بە هەشتەکانی ئەدەن گەر واش نەکەن ئەوا بە سەربڕینتان دەدات و زیندوو دەکرێنەوە دوای مردنتان و دەخرێنە ناو ئاگری دۆزەخ و دەسووتێندرێن ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاتە دەرەوە و دوای وتنی ئەو قسەیە لەلایەن ئەبوو جەهلەوە کە خۆی ئامادە کردبوو لەگەڵ ئەو کۆمەڵەدا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ مشتێ خۆڵی بەدەستەوە بوو فەرمووی بەڵێ من وا دەڵێم و تۆش یەکێکی لەوانە و خوا دەتخاتە دۆزەخەوە. لەوێدا خوای گەورە چاوی ئەوانی کوێر کرد و بە هیچ جۆرێک پێغەمبەریان درودی خوای لەسەر بێ نەدی پێغەمبەریش درودی خوای لەسەر بێ خۆڵەکەی پژاند بەسەری هەموویاندا و ئەو ئایەتەی خوێند کە خوای گەورە دەفەرمێت اعوذ بالله من الشیطان الرجیم یاسین والقرآن الحکیم هەتا گەیشتە ئەو ئایەتەی کە دەفەرمێت لە دەرگایەکی پشت ماڵی ئەبوبەکرەوە بەڕێ کەوتن و دەرچوون بەرەو ئەشکەوتی ثەور. بەم شێوەیە ئەبوبەکر لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ بەڕێ کەوت بەرەو شاخەکە کە سەعاتێک دوورە لە پشت شاری مەککەوە. ئیمامی عومەر ڕەزای خوای لەسەر بێ بۆمان دەگێڕێتەوە، لە هەڵسوکەوتی ئەبوبەکر لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ لەو شەوەدا لە ڕێڕۆشنەکەیاندا بۆ ئەشکەوتەکە چۆن بووە بەڵام ئیسنادی باسەکە زەعیفە و تیایدا دەفەرمێت پێغمبەر درودی خوای لەسەر بێ ئەو شەوە لەگەڵ ئەبوو بەکردا بەرەو ئەشکەوتی سەور بەڕێکەوتن و ئەبوو بەکر ماوەیەک لە پشتی پێغمبەرەوە درودی خوای لەسەر بێ دەڕۆیشت تا پێغمبەر درودی خوای لەسەر بێ پێی زانی و پرسیاری لێکرد و ئەویش لە وەڵام داوتی بیر دەکەمەوە کەسانێک بەدواماندا بێن و ئەترسم تووشی تۆ ببن بۆیە لە پشتەوە دەڕۆم و بیریش دەکەمەوە لەوە دەچێت کەسانێکیش لە پێشەوە بێن بۆیە لە پێشتەوە دەڕۆم پاشان پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەی ئەبا بەکرد ئەگەر شتێک هەبێت پێت خۆشە تووشی تۆ بێت و تووشی من نەبێت فەرمووی بەڵێ سوێند بەو خوایەی کە تۆی بە حەق ناردووە دەفەرموێت ئەوە بوو بەڕێکەوتن بەرەو ئەشکەوتەکە و کە گەیشتنە بەردەمەکەی ئەبوبەکر فەرمووی لە جێی خۆت بوەستە ئەی پێغەمبەری خوا تا بەردەمی ئەشکەوتەکەت بۆ پاک دەکەمەوە و تا بزانم هیچی تیایە ئنجا فەرمووی وەرە ژوورەوە بەڵام مەچۆرە ناوەوە هێشتا پاکم نەکردۆتەوە دەفەرموێت ئینجا چوونە ژوورەوە لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت هیچ کونێکی تیا نەمابوو لە کونەکانی ناو ئەشکەوتەکە هەمووی ئەبوبەکر پەنجەی پیادەکرد نەوەک جڕ و جانەوەرێکی زیان بەخشی تیابێ و ئازاری پێغەمبەر بدات درودی خوای لەسەر بێ ئنجا بە پێغەمبەری وت وەرە ژوورەوە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت چەند کاژە مارێک فڕێ درابوو لە ناو ئەشکەوتەکەدا ئەبوو بەکر ترسا مارێک یان شتێکی تیاابێ و ئازاری پێغمبەر درودی خی لەسەر بێ بدا بۆیە یەکێ لەو کونانە ئەبوو بەکر قاچی پێوە نابوو تامارێک پێوەیدا و فرمێسک بە چاویدا هاتە خوارەوە. بەم شێوەیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵی بەڕێزی چوونە ناو ئەشکەوتەکەوە. لە ڕیوایەتێکی تردا ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەرچوو ڕووی کردە شاری مەککە و فەرمووی تۆ خۆشەویسترین وڵاتی لەلای من. گەر هاوبەش پەیداکاران منیان دەرنەکردایە لێت هەرگیز دەرنەئەچووم. ئەوە بوو پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و یاری بەڕێزی لە ئەشکەوتەکەی چیای سەور خۆیان قایم کرد و خۆیان شاردەوە. عائیشە ڕەزای خوای لەسەر بێ شێوەی خۆشاردنەوە و خۆپەنادانی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەگێڕێتەوە بۆمان و دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێت گەیشتە ئەشکەوتی ثەور و سێ ڕۆژ لەو ئەشکەوتەدا مانەوە. بە شەو عەبدوڵڵای کوڕی ئەبوبەکر کە گەنجێکی زیتەڵ و وریا و دانا بوو لایان دەمایەوە و لە کاتی پارشێودا پێش کاتی بەیانی بە پەلە دەگەڕایەوە ناو شاری مەککە بێ ئەوەی کەس هەستی پێ بکا و لە ناو شاری مەککەدا دەخەوت و بەیانی لەگەڵ خەڵکانی شاری مەککەدا هەڵەستا. خەڵکی مەککە وایان دەزانی ئەمشەو لەوێ خەوتووە. پاشان دەگەڕا بەناو شوێنەکانی ناو شاردا و گوێی دەگرت بۆ ئەوەی هەر هەواڵێکی بەر گوێ بکەوتایە سەبارەت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پیلانگێڕانی قوڕەیش چاک گوێی لێ دەگرت و دەگەڕایەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێ کە تاریکایی شەودا دەهات بەسەریدا هەواڵەکانی هەموو پێ ڕادەگەیاند و عامریش کە هەندێ مەڕی لابوو ئەو مەڕانەش شەو دەیهێنایە نزیک ئەشکەوتەکە و لەوێ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبوبەکر شیریان دەدۆشی و هەرچییەکیان بویستایە لێیان دروست دەکرد و دەیان خوارد. پێش خۆرهەڵاتن، واتە لە بەرەبەیانییەکی زوو، عامری کوڕی فوهەیرە ڕانە مەڕەکەی بڵاو دەکردەوە بەناو شاخەکانی مەککەدا بۆ ئەوەی هیچ کەسێ لە شوانەکانی مەککە هەستی پێ نەکەن. ئا بەو شێوەیە هەموو شەوێ لە سێ شەوەکەی مانەوەی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لەو ئەشکەوتەدا هەردووکیان، عەبدوڵڵای کوڕی ئەبووبەکر و عامری کوڕی فوهیرە، کاریان بەو جۆرە بوو. بێباوەڕە خەوتووەکانی بەردەم ماڵی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کە بە هەموویانەوە هاتبوونە سەری بۆ ئەوەی لە ناوی بەرن ئا لەو کاتەدا خەویان لێکەوت تا هۆشیان هاتەوە بە خۆیاندا و تەماشای جێگەکەی پێغەمبەریان کرد درودی خوای لەسەر بێ وایان زانی هەر لەوێ خەوتووە لە گێڕانەوەیەکی تردا دەفەرمێت، کە ڕۆژ بووەوە هەڵیان کوتایە سەری و سەیریان کرد عەلیە و خوای گەورە پیلانەکەیانی پووچەڵ کردەوە بەرامبەر بە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ئەوە بوو لە عەلیان پرسی هاوەڵەکەت لە کوێیە ئەویش وتی نازانم پاشان بە شوێن پێکەیدا ڕۆیشتن کە شەو لەوێوە ڕۆیشتبوون ئەسما ئەم بەسەرهاتەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت قوڕەیش کاتێ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبووبەکریان لێ ون بوو گەڕان بە شوێنیاندا و سەد وشتریان کرد بە خەڵات بۆ ئەو کەسەی یەکێکیان دەست بەسەر بکات یان بیکوژێت گەڕان بە دوایاندا و سوڕانەوە بە چیاکانی مەککەدا تا گەیشتنە ئەو چیایەی کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبووبەکری تیابوون ئەبوبەکر لەناو ئەشکەوتەکەدا بە پێغەمبەری وت درودی خوای لەسەر بێ لە کاتێکدا کە یەکێک لە کافرەکان بەرەو ئەشکەوتەکە دەهات ئەی پێغەمبەری خوا ئێستا ئەو پیاوە دەمان بینێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی نەخێر مەلائیکەیەک دامان دەپۆشێت بە باڵەکانی تا نەمان بینن. ئەو پیاوە ئەوەندەی پێ نەچوو بەرەو ڕووی ئەشکەوتەکە دانیشت و پاشەڕۆی کرد و پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە ئەبوبەکری فەرموو، ئەگەر ئەو ئێمەی ببینیایە ئاوا بەرەو ڕووی ئێمە دانانیشت. بەڵام بەسەرهاتی جاڵجاڵۆکە و دووکۆترەکە کە گوایە لەبەردەم ئەشکەوتەکەدا بوون، ئەو ڕیوایەتە زەعیفە و هەرگیز ناکرێت بە بەڵگە لە کاتێکدا ئەم ڕیوایەتە زۆر بڵاوە لای خەڵکی. هەڵوێستی کافرانی قوڕەیش بەرامبەر بە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و هاوەڵەکەی بەم جۆرە بوو کە دەرچوون لە شاری مەککە. عوروەی کوڕی زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەگێڕێتەوە و دەفەرموێت، بێباوەڕان سواری ئەسپەکانیان بوون و بە هەموو لایەکدا بڵاو بوونەوە. نوێنەرانی خۆیان نارد بۆ لادێکان و ئاگەداریان کردنەوە کە خەڵاتی گەورەیان داناوە بۆ هەر کەسێک کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵەکەی بگرێت یان بکوژێت. کاتێک بێباوەڕان هاتنە چیای سەور کە ئەشکەوتەکەی تیا بوو، چوونە سەر ئەشکەوتەکە، ئەوەندە ئەوان نزیک ببوونەوە تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ گوێی لە دەنگیان بوو ئەبوو بەکر لەو کاتەدا ترس و بیمێکی زۆر ڕووی تێکردبوو ئەبوو بەکر خۆی دەیگێڕێتەوە و دەفەرمێت لەگەڵ پێغەمبەردا بووم درودی خوای لەسەر بێ لە ئەشکەوتەکەدا سەرم بەرز کردەوە قاچی هاوبەش پەیداکەرانم بینی وتم ئەی پێغەمبەری خوا ئەگەر یەکێ لەوانە سەیری ژێر قاچی خۆی بکات دەمان بینێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی ئەبا بەکر گومانت چیە بەرامبەر بە دوو کەس کە خودا سێیەمیان بێت بەم شێوەیە دوای ئەوەی کە پێغەمبەر درودی خی لەسەر بێ و ئەبوو بەکە ڕزای خی لێبێ سێ ڕۆژ مانەوە لە ئەشکەوتی سەوردا ئەجا ڕێگە ناسەکەیان گەیشتە شوێنی مەبەست و دیاری کراو لەوێوە کۆچەکە دەستی پێکرد ئایشە ڕزای خی لێبێ دەفەرمێت لە بەرەبەیانی شەوی سێەمدا ڕێگە ناسەکە هەردوو شترەکەی هێنا و لە جێگەی دیاری کراودا ئامادە بوو وە هەر لەو ڕۆژەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەبوبەکر و عامر و لەگەڵ ڕێگەناسەکەیان بەڕێکەوتن و ڕێگەی خوار مەکەیان گرتەبەر کە ڕێگەی کەناری دەریای سوورە لەم سەفەرەشدا وەکو دووربینیەک بۆ مەسلەی ناڕەحەتی سەفەر و ناهەمواریەکەی ئەوە بوو پایەبەرز ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ هەموو ماڵ و سامانەکەی لەگەڵ خۆیدا بردبوو ئەسماء ی کچی ئەبوبەکر دەفەرمێت، کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەبوبەکردا دەرچوون، ئەبوبەکر ڕەزای خوای لێ بێ هەموو سامانەکەی لەگەڵ خۆیدا برد کە پێنج هەزار یان شەش هەزار درهەم بوو. ئەو ڕۆژە باپیرەم، ئەبو قوحافە، کە کوێر بوو، هاتە ژوورەوە بۆ لامان و دوای ڕۆیشتنی ئەبوبەکر پێی وتین. وەڵڵاهی وابزانم چۆن خۆی لە ئێوە دوورخستۆتەوە، پارەشی بۆ بەجێ نەهێشتوون. منیش وتم نەخێر باوە گەورە پارەیەکی زۆری بۆ بەجێ هێشتوین دەفەرمێت هەندێ وردە بەردم هەڵگرت و خستمە ناو دەلاقەی ناو ماڵەکە و لەوێدا باوکم پارەی دادەنا و بەرگێکمدا بەسەریدا پاشان دەستی باوە گەورەم گرت و وتم باوە گەورە دەستت بدە بەسەر ئەمانەدا ئەوە پارەیە بۆ ئێمەی بەجێ هێشتووە دەفەرمێت دەستی لەسەری داناوتی خراپ نییە گەر ئەمەی بۆ بەجێهێشتبن و چاکی کردووە ئەم پارەیە زۆرە بەشتان دەکات دەفەرمێت واللهی پارەش نەبوو بەرد بوو لەوێدا دامنا بۆ ئەوەی باپیرەمی پێ بێدەنگ بکەم دەرچوون بەرەو شاری مەدینە یەکەم کاردانەوەیە کافرانی قڕش پێی هەستان دوای دەرچوونی پێغەمبەر درودی خی لەسەر بێ بەرەو چیای سەور بۆ ناو ئەشکەوتەکە لەوێشەوە بەرەو کەناری دەریا و لەوێشەوە بەرەو مەدینە ئەوە بوو کافرەکان کەوتنە پشکنینی ماڵی ئەبوبەکر پاشان گەڕان بەناو شاردا و بەڕێگە سەرەکیەکان کە بەرەو شاری مەدینە دەڕوات دەگەڕان پاشان هەستان بە ئاگادارکردنەوەی سرجەم هۆزەکانی ئەو جێگەیانە و سوراقەی کوڕی مالیک ڕزای خۆی لەسەر بێ ئەو ڕاستێمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت نوێنەرانی کافرەکانی قوڕەیش هاتن بۆ لامان و هەروەها نوێنەری تایبەتیان نرد بۆ لای هەموو هۆزێک لە هۆزەکانی عرب نوێنەرانی قوڕیش گەیشت نەلامان و خەڵاتی گەورەیان دانا بۆ ئەو کەسەی کە پێغەمبەر درودی خی لەسەر بێ یان ئەبوو بەکە ڕزای خی لێبێ دەست بەسەر بکات یان بکوژێت خەڵاتەکەش لە ڕیواەتێکدا دەفەرمێت سەد وشتر بوو بۆ هەر یەکێ لەو دوانە پێغمبەر درودی خی لەسەر بێ و هاوڕێکەی لە کاتی تاریکی شەودا لە ئەشکەوتەکە هاتنە دەرەوە و بەڕێکەوتن لە سەتای شەو تا کاتی نیوەڕۆ نەحەوانەوە بۆ ئەوەی بە یەکجاری دوور بکەونەوە لە شاری مەکە بەڕێکەوتن تا ئەندازەیەکی زۆر دوورکەوتنەوە و پاشان پشوویاندا هاوەڵی بەڕێز ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ ئەم بەسەرهاتەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت، کەمینەکانی قوڕەیش تەنگیان پێ هەڵچنی بووین، لە هەموو لایەکەوە دەورەیان دابووین، بۆیە ناچارانە بەڕێ کەوتین تا گەرمای نیوەڕۆ، لەوێ چاوم گێڕا تا چاوم بە سێبەرێ بکەوێت لەم بیابانە چۆڵەدا بۆ ئەوەی بچینە ژێری و پشوویەک بدەین. چاوم بە بەردێک کەوت و لێی نزیک بوومەوە و شوێن سێبەرەکەیم تەخت کرد، فەروەیەکم لەگەڵ خۆمدا هێنابوو دامخست پاشان پێغەمبەرم درودی خی لەسەر بێ ئاگادار کردەوە و پێم وت ئەی پێغەمبەری خوا پشوو بدە لێرەدا پێغەمبەر درودی خی لەسەر بێ پاڵکەوت و پشوویدا و خەوت منیش ڕۆیشتم بۆ ئەو ناوە تا بزانم کەس دەبینم کە بە دواماندا هاتبێت لە کەمینەکانی قوڕیش تەماشام کرد شوانێک مەڕەکانی لێ دەخورێت بەرە و ئەو بەردەی کە ئێمە لامان دابوو لای، ئەویش دەیویست بێت بەرەو ئەو بەردە و لە ژێریدا بحەوێتەوە، منیش لێی نزیک بوومەوە و پێم وت تۆ شوانی کێیت؟ ئەویش وتی شوانی پیاوێکی قوڕەیشیم کە ناوی فڵانە کەسە. منیش یەکسەر ئەو پیاوەم ناسیەوە کە کێیە و وتم، ئایا مەڕەکانت شیری تایە؟ وتی بەڵێ، وتم تۆزێک شیرم بۆ دەهێنیت؟ ئینجا شوانەکە مەڕێک لە مەڕەکانی گرت و منیش پێم وت گوانەکانی جوان پاک بکەرەوە تا تەپوتۆزی پێوە نەبێ پاشان پێم وت کە دەستی بدات بە یەکدا بۆ ئەوەی تەپوتۆزەکە بە دەستیەوە نەمێنێت تاوەکو شیرەکە پاک بێت بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ شوانەکە هەندێک شیری بۆ دۆشیم لە قاپێکدا و منیش هەندێک ئاوم پێبوو قاپە شیرەکەم هێنا و کردمە ئاوەکەوە کە لە قاپێکدا بوو پارچەیەک پەڕۆم بەسەرەوە بەست تا ئاوەکە خۆڵاوی نەبێت ماوەیەک تیایدا مایەوە تا کەمێک شیرەکە فێنک بووەوە ئینجا بۆ پێغەمبەر بمبەر درودی خوای لەسەر بێ تەماشام کرد خەبەری بۆتەوە لە خەوەکەی منی شیرەکەم پێدا زۆری تینوو بوو زۆربەی خواردەوە و بەشی منی هێشتەوە پاشان وتم ئایا کاتی ڕۆیشتن هاتووە ئەی پێغەمبەری خوا؟ فەرمووی، بەڵێ، خۆمان پێچایەوە و کەمینەکانی قوڕەیش هەر بە دوامانەوە بوون و هیچیان بە ئێمە نەگەیشتن تەنها سوراقە نەبێت بە سواری ئەسپەکەیەوە. لێرەدا دەوەستین، بە پشتیوانی خوای گەورە، لە ئەڵقەی داهاتوودا تەواوی بەسەرهاتی سوراقە لەگەڵ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبوبەکردا بۆ ئێوەی بەڕێز دەگێڕینەوە و ئەو بەڵێنەش باس دەکەین کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لەو کاتە ناڕەحەتەدا بە سوراقەی کوڕی مالیکیە دات. ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. ئەڵقەی بیست بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا ئاماژەمان بە کۆچی پێغەمبەر کرد درودی خی لەسەر بێ بەرەو مەدینە و لە ڕێگەدا چیان بەسەر هاتووە و ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ چۆن هەوڵی پاراستنی پێغەمبەری داوە درودی خوای لەسەر بێ لە ڕێگە تووشی سوراقە دەبن سوراقە دەیەوێت خەڵاتەکەی قوڕیش بەدەست بێنێ بەڵام ئایا کە نزیک دەبێتەوە لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ تووشی چییە بێت و لە دواییدا چ نەتیجەیەکی دەزەکەوێت دەچینە لای چیرۆکەکە و گوێ لە سوراقە خۆی دەگرین بزانین چۆن بۆمان دەگێڕێتەوە سوراقە دەفەرمێت نوێنەری کافرەکانی قڕیش خەڵاتی گەورەیان دانا کە سەد وشتر بوو بۆ هەر یەکێ لەو دوانە پێغەمبەر درودی خی لەسەر بێ و ئەبوو بەکر ڕزای خی لەسەر بێ بۆ ئەو کەسەی کە دەست بەسەریان بکات یان بیان کوژێت من کاتێ دانیشت بووم لە کۆڕێ لە دانیشتوانی خزمانی خۆم لە کوڕانی بەنی مدلیچ پیاوێک لە ئێمە نزیک بۆ لێمان لە دانیشتنەکە داوتی وەڵاهی من ڕەشاییەکم بینی لە قەراغی دەریا سێ زەلامم بینی لە دوورەوە دەڕۆیشتن من وا تێدەگەم کە محەممەد و هاوەڵەکانی بن منیش زانیم کە ئەوە محەممەدە و هاوەڵەکانیەتی بەڵام بەچاو ئاماژەم بۆ کرد کە بێدەنگ بێت دوای وتم نەخێر ئەوانە ئەوان نین تۆ ئەوەی کە بینی وتە فلانە و فلانە کەس بوون کە بەبەر چاوی خۆماندا ڕۆشتن و وشتر یەکیان لێون ببوو بە دوایدا دەگەڕان ئەویش وتی لەوە دەچێ ئەوان بن کەمێک دانیشتم پاشان هەستام و بەڕێکەوتم بۆ ماڵی خۆمان و خزمەتکارەکەم ئاگادار کردەوە کە ئەسپەکەم لە پشتی تەپۆڵکەکەەوە ببات بۆ ئەو دیوی شیوەکە لە چاڵاییەکدا بوەستێت تا خۆم دێم ڕمەکەم هەڵگرت و نزمم کردەوە و دەمخشان بە زەویدا بۆ ئەوەی کەس نەزانێت من بەم ڕمەوە بەرەو کوێ دەچم و وەکیفی ئەزلامەکەم لەگەڵ خۆمدا برد ئەزلەم چەند تیرێ بوو کە نووکی نەبوو و لەسەر هەندێکی نووسرا بوو ئەمە بکە و لەسەر هەندێکی نووسرا بوو ئەمە مەکە یا زیانت پێدەگەیەنێت یان نا چاکە یان خراپە وەکو یان سیب تاوەکو بزانم ئەم سەفرم باش دەبێ یان خراپ وەکو خەڵکان دەڵێن جلو پۆشاکی سربازیم کۆ کردەوە لە چەک و فاق و پێویستی هەرچی هەبوو لەگەڵ خۆمدا بردم پاشان ئەزلامەکانم تەماشا کرد تا بزانم ئەم سەفەرەم چاک دەبێت یان خراپ ئەو تیرە دەرچوو کە پێی ڕاگەیاندم کە هیچم پێ ناکرێت بەرامبەریان منیش هیوام وابوو کە بیان گێڕمەوە و دەست بەسەریان بکەم و بیان بەم بۆ لای قوڕیش و دووسە وشترەکەی خۆم وەرگرم ئینجا سوار بووم و بە شوێن پێکانی ئەواندا ئەسپەکەم تاودا لە ڕێگەدا قاچی ئەسپەکەم هەڵکەوت و فڕێدامە خوارەوە وتم ئەمە چییە؟ هەستامەوە و ئەزلامەکانم بادایەوە و هەر ئەو تیرە دەرچوو کە پێم ناخۆش بوو بە گوێی ئەزلامەکانم نەکرد دیسانەوە سواری ئەسپەکەم بوومەوە و دوایان کەوتم دیسان ئەسپەکەم فڕی دامە خوارەوە و منیش دیسان کیفەکەم بادایەوە هەر ئەوە دەرچوو کە گوایە زەرریان پێناگەێن و هیچم پێ ناکرێت بەرامبەریان پێم ناخۆش بوو وتم هەر دەبێ دوایان بکەوم دیسان سوار بووم و دوایان کەوتم تا ئەوانم بەرچاو کەوت و لێیان نزیک بوومەوە دیسان ئەسپەکەم سەرسمێکی دا و کەوتم و دەستم دایەوە کیفەکەم وازلامەکەم بادایەوە هەر هەمان تیری پێشوو دەرچوو دیسان سوار بوومەوە و بەدوایاندا چووم تا لێیان نزیک بوومەوە و گوێم لە قورئان خوێندنی پێغەمبەر بوو دروودی خوای لەسەر بێ کە بە هیچ جۆرێک ئاوڕی نادایەوە بەڵام ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ بەردەوام ئاوڕی ئەدایەوە و بەلای ڕاست و چەپدا دەیڕوانی و سەیری پێش و دواوەی دەکرد لە ڕیوایەتێکی تردا ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، سوراقە ئەوەندە لێمان نزیک بووەوە تا ماوەی ڕمهەڵدانێک یان دوان لە نێوان ئێمە و سوراقەدا مابوو وتم ئەی پێغمبەری خوا ئەوە کەمینە بە دوای ئێمەدا هاتووە ئەسب سوارێکەوە گەیشت پێمان پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی خەفەت مەخۆ خوامان لەگەڵە ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت گریام پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بۆ دەگریت وتم واللهی ئەی پێغمبەری خوا بۆ نەفسی خۆم ناگریم بەڵکو بۆ تۆ دەگریم ئینجا پێغمبەر درودی خوای لەسەر بێ دوعای لێکرد و فەرمووی خوایە لێمان دوور خەیتەوە بە هەر شتێک کە دەتەوێ لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغمبەر درودی خوای لەسەر بێ ئاوڕی دایەوە بەلای سوراقەدا و فەرمووی خوایە بیخەیتە خوارەوە. ئەسپەکەی خستیە خوارەوە و هەردوو پێی ئەسپەکەی بە ناخی زەویدا چووە خوارەوە تا هەردوو ئەژنۆی. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت ئەسپەکە هەتا ناوکی بە زەویدا چووە خوارەوە. ئەویش لە زەویەکی تەختی ڕەقانیدا. سوراقە دەفەرمێت خۆم فرێدایە خوارەوە و هەرچەندە لە ئەسپەکەمدا تا هەستێتەوە کە ئەسپەکە ویستی دەستەکانی دەربکات تەپ و تۆزێک بەرز بووە و دەدوت دووکەڵە و بە ئاسماندا دەچێت. لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت دەدوت گەردەلوولە بە ئاسماندا دەچێت کە ئەمەم بینی زانیم کە محەممەد لە من پارێزراوە و هیچم پێ ناکرێت بەرامبەری کەوتە دڵیشمەوە کە ئەوەم بینی زانیم کە ئاینی محەممەد سەر دەکەوێت هاوارم لێکردن وتم من سوراقم ڕاوەستن با قسەتان لەگەڵ بکەم واللهی هیچ شتێک لە لای منەوە توشتان نابێت کە پێتان ناخۆش بێت لیان نزیک بوومەوە و پێم وت خزمانت خەڵاتی گەورەیان بۆ کوشتنی تۆ داناوە چی هەواڵ و زانیاری ئەو ناوچەیە هەبوو هەموویم گەیان بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوڵەکانی چی خواردن و کەلوپەلم پێ بوو هەموویم برد و چوومە بەردەمیان بۆ ئەوەی لێم وەرگن پێغەمبەر درودی خوای لەسەر بێ هیچی لێوەرنەگرتم و داوای هیچ شتێکی لێ نەکردم لە ڕیوایەتێکی تردا سوراقە دەفەرمێت وتم ئەی محەممەد زانیومە ئەمە کردەوەی تۆیە داوا بکە لەخوا ڕزگارم کات لەوەی کە تایدام واللهی نایەڵم هیچ کەس دوات بکەوێت و ڕێگەیان لێ هەڵاکەم ئەمە کیفی تیرەکانمە چەندت ئەوێ لی هەڵگرە بۆ ڕێگە ڕۆشنەکەت و لە ڕێگەدا تێدەپەڕی بەلای کۆمەڵی مەڕی مندا لە فلان جێگە و چیت پێویستە لەوێ بیبە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی هیچ پێویستیم بە وشتر و مەڕی تۆ نییە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوعای بۆ کرد و هەردوو دەستی ئەسپەکەی سوراقا خوای گەورە هێنایە دەرەوە و ئەسپەکە توانای ڕۆشتنی بۆ گەڕایەوە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی لە جێی خۆت ڕاوەستە و نەیەڵیت هیچ کەسێک لێرەوە دوامان بکەوێت سوراقە دەفەرمێت داوام لێکرد نووسراوێکی ئەمانەتم بۆ بنووسێت پێغمبەر درودی خی لەسەر بێ بە ئەبوو بەکری فەرموو بە سوراقە بڵێت چیت ئەوێ لێمان سوراقە دەفەرمێت منیش وتم ئەمەوێ نووسراوێکم بدەیتێ کە بەڵگە بێ لە نێوان من و تۆدا پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی ئەبوو بەکرد بۆی بنووسە ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ لەسەر پارچە ئێسقانێک یان پێستێک یان قوماشێک بۆی نووسیم و بۆی هەڵدام منیش خستمە ناو کیفی تیرەکانمەوە پاشان هاتمەوە و ئەم بەسەرهاتەم بۆ کەس نەگێڕایەوە ئەمە بەسەرهاتی سوراقەی ڕزای خی لەسەر بێ دوای ئەوەی کە بەیانی دوژمنی سەرسەختی پێغەمبەر بوو خی گەورە بۆ ئێوارە کردی بە پارێزگاری پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت سوراقە سەتای ئەو بەیانێ زۆر سوور بوو بۆ گرتنی یا کوشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەڵام کۆتایی ئەو ڕۆژە بووە پارێزگاری پێغەمبەر درودی خوای لەسەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم چاکەیە سوراقەی لە یاد نەچوو و پابەندی خۆی دووپات کردەوە بەو نووسراوەی کە دابووی بە سوراقە سوراقە دەڵێت وەستام تا کاتی گرتنی شاری مەکە پێغمبەر درودی خی لەسەر بێ دەست بەتاڵ بوو لە جەنگی حونین و تائیف منیش چوون بەرە و لای نووسراوەکەم لەگەڵ خۆم دابرد بۆ ئەوەی پێی بگەم ئەوە بوو لە جۆعرانە پێی گەیشتم لەوێ چوومە لای و کۆمەڵێ لە تیپی ئەسپ سوارانی ئەنساریەکان ڕمەکانیان ئاراسی من کرد و وتیان بچۆرە دواوە و چیت دەوێت سوراقە دەفەرمێت تا نزیک بوومەوە لە پێغەمبەر درودی خی لەسەر بێ کە بە سواری وشترەکەیەوە بوو دەفەرمێت واللهی ئێستاش لەبەر چاومە کاتێ تەماشای سپیایی قاچیم کرد لە ناو شوێن قاچی کۆپانی وشترەکەوە لە سپیاییدا دەدوت جومارەیە واتە سپیایی ناوەرۆکی دارخورما دەفەرمێت نووسراوەکەم بەرز کردەوە بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ وتم ئەی پێغەمبەری خوا ئەمە نووسراوەکەی تۆیە بۆ من و من سوراقەی کوڕی جەکشمم پێغەمبەر درودی خی لەسەر بێ منی ناسیەوە و فەرمووی ڕۆژی وەفا و چاکەکردە پاشان فەرمووی نزیک بەرەوە لێم منیش لێ نزیک بوومەوە و مسلمان بووم و لەوێدا بیرم کردەوە تا پرسیارێک لە پێغەمبەر بکەم درودی خوای لەسەر بێ بەڵام هیچم بیر نەکەوتەوە هەر ئەوەندە نەبێت وتم ئەی پێغەمبەری خوا هەندێ وشتری بەرەڵای بێخاوەن هەیە لەو بیابانە نزیک ئەو حەوزانە دەبنەوە کە من پڕم کردووە لە ئاو بۆ وشترەکانم تا ئاوی لێ بخۆنەوە ئەوانیش دێن ئاوی لێ دەخۆنەوە ئایا من هیچ پاداشتێکم هەیە لەوەی کە ئەو وشترانە ئاوی لێ دەخۆنەوە؟ ئەویش فەرمووی بەڵێ لە هەموو خاوەن جگەرێکی تەڕ تۆ چاکەی لەگەڵدا بکەیت پاداشتت بۆ دەنووسرێت لای خوا سوراقە دەفەرمێت منیش گەڕامەوە بۆ لای قەومەکەم بەنی مدلیج ئەوە بوو مسلمان بوون و زەکاتمان کۆ کردەوە و نردم بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ هاوڕێکەیدا لە ڕۆشنەکەیان بەردەوام بوون لە مەکەوە بۆ شاری مەدینە لە ڕێگەدا ڕێیان کەوتە لای دوو داوارەکەی ئومەعبدی خوزاعی و بە چاکی پێشوازی لێکردن ئەبوو معبدی خوزاعی دەیگەڕێتەوە و دەفەرمێت ئەو شەوەی کە دەرچوون لەگەڵ ئەبوو بەکر و عامری کوڕی فهەیرە و ڕێگە ناسەکەیان کە ناوی عبدوڵای کوڕی ئورەی قت بوو تێپەڕین بەلای دوو دەوارەکەی ئوم معبددا کە ئافرەتێکی بە ساڵاچوو بوو و تێکەڵ بە خەڵک دەبوو دادەنیشت لە لای دەوارەکەی و هەرکەس بەلایدا تێپەڕ بواە خواردن و ئاو و شیری پێدەبەخشی ئەوانیش بەلای ئەو دوو دەوارەدا ڕۆیشتن بەڵکو گۆشت یان شیریان لابێت بۆ ئەوەی لێی بکڕن ئەوە بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانی هیچیان چاو پێ نەکەوت لای ئوم معبەت چونکە ئەو ساڵە ساڵێکی قات و قڕی وشکە ساڵی بوو هیچیان بەدەستەوە نەبوو ئوم معبەت پێیوتن ئەگەر هیچم لا بواە وام لێ نەدەکردن تا ناچار بم کە بچم بۆ لای کەسانی تر شتان بۆ بهێنم پێغەمبەر درودی خوای لەسەر بێ لای دایە دەوارەکەیان و دانیشت و تەماشای لایەکی دەوارەکەی کرد بینی لەوێ مەڕە لاتێکی لێبوو فەرمووی ئەو مەڕە چییە ئەی ئوم معبەت ئەویش وتی ئەو مەڕە لاوازی وای لێ کردووە کە ناتوانێت بچێت بلەوەڕێت لەگەڵ مەڕەکانی تردا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی شیری تێدایە ئەویش وتی لەوە بێدەسەڵات ترە کە شیری تیاابێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ڕێگەم بدە تا بیدۆشم ئەویش وتی ئەگەر شیری تیاابێت فەرمو بیدۆشە پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای کرد ئەو مەڕە بهێنرێتە بەردەستی مەڕەکەیان هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی بەسەر مەڕەکەدا هێنا و ناوی خوای لێهێنا دەستی هێنا بە گوانیدا و مەنجەڵێکی گەورەی داوا کرد کە سێ یان چوار کەس ئاویتیا بخواتەوە و ئەوەندە گەورە بێت مەنجەڵەکەیان هێنایە بەردەم مەڕە لاتە سیسەکە و مەڕەکەش هەردوو قاچی کردەوە بۆ ئەوەی شیر بێتە خوارەوە پاشان پێغەمبەر درودی خی لەسەر دەستی بەگوانی مەڕەکەدا هێنا و دۆشی و شیر هاتە خوارەوە و مەنجەڵەکە پڕ بوو تا لە سەری دەڕژا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو شیرەی دا بە ئەو مەعبەت تا تێری لێ خواردەوە پاشان هێنای و دای بە هاوەڵانی و دوای تینوێتی و برسیەتێکی زۆر بەویستی خۆیان تێریان لێ خواردەوە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەوەی ئاو بگێڕێت دەبێت خۆی دواهمین کەس بیخواتەوە لەوێدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دواهمین کەس بوو ئەو شیرەی مابەوە خواردەوە ئینجا دووەم جار مەنجەڵەکەی خستەوە ژێر مەڕە لاتەکە و دۆشی و مەنجەڵەکەی لێ پڕکردەوە و بۆی بەجێهێشت ئەوجا پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانی بەڕێکەوتن و ڕۆیشتن ئەویان بەجێهێشت ئەوەندەی پێنەچوو مێردەکەی ئوم مەعبەت هاتەوە بەرەو ماڵ و هەندێ مەڕەلاتی لەگەڵ خۆیدا هێنابووە کە ئەم لاولایان دەکرد لە لاوازیدا و پێش خۆی دابوون دەگەڕایەوە بۆ لای دەوارەکەی کە کاتێ شیر و دۆی بینی کە پێشتر لە دەوارەکەیاندا نەبوو سەیری لێ هات و وتی ئەی ئوم مەعبەد ئەم دۆیەت چییە؟ هیچ شیرێکیش نییە لە ماڵەکەدا و مەڕەکە شیری تیا نییە وتی نەوەڵا پیاوێکی پیرۆز بەلاماندا تێپەڕی و بەسەر هاتەکەشی ئاوها و ئاوها بوو ئەویش وتی ئادەی بۆم وەسفکە واللهی من وا دەزانم ئەوە هاوەڵەکەی قوڕەیشە کە بەدوایدا دەگەڕێن، پیاوێکی چۆن بوو؟ ئوم مەعبەد وتی، بینیم پیاوێکی ڕوخسار سپی و ڕەوشت جوان و دەم و چاو جوان و چاو کراوە بوو، نە لاواز و نە قەڵە و کەش خە و جوان چاک بوو، ڕەشایی چاوی زۆر ڕەش بوو، بەرژانی چاوەکانی زۆر درێژ بوو، دەنگی زوڵاڵ و گەردن بەرز و ڕیش پڕ بوو. چاوەکانی گەورە و ڕێژراو بوو، هەردوو برۆکانی کەوانەیی بوون، و وەخت بوو لە یەک بدەن ئەگەر بێدەنگ ببوایە ویقاری لێ دەردەکەوت و ئەگەر قسەیشی بکردایە گەورە دەبوو و بەهای لێدەباری بەرامبەر ئەوەی قسەی بۆ دەکرد جوانترین خەڵک و بەڕێزترینیانە لە دوورەوە کە بەر چاو دەکەوت ئاشکراترینیان و چاکترینیانە لە نزیکەوە قسە خۆش بوو قسەکانی نەزۆر بوو نەکەم واتە مام ناوەندی بوو قسەکانی دەتوت ڕیزە مووروویەک بوو و دانە دانە بە دوای یەکدا دەهاتن چوار شانەیە بوو زۆر باڵا بەرز نەبوو و باڵا نزمیش نەبوو پەلێکی نێوان دوو پەل بوو واتەمام ناوەندی بوو لە ناو هەرسێ هاوەڵانی خۆی کە لەگەڵی دابوون لە هەر هەمووشیان جوانتر و بەڕێزتر بوو هاوەڵانێکی لەگەڵدا بوو گەر ئەو قسەی بکردایە ئەوان بێدەنگ دەبوون گەر فەرمانێکی بدایە دەست بەجێ ئەنجامیانەدا ئەو کۆمەڵە زۆر ڕێزیان دەگرت و لە خزمەتیا بوون ئەو پیاوە ڕووخۆش بوو ڕووگرش نەبوو قسەکانیشی دوور بوون لە قسەی پڕوپوت ئەبوو مەعبەدوتی واللهی ئەوە هاوڵەکەی قڕیشەکە بە دوایدا دەگەڕێن کە ئاینەکەی وەکو باس کراوە و پێمان گەیشتووە ئاوها و ئاوهایە و وەسفی وایە گەر پێی بگەم هەوڵەدەم شوێنی بکەوم وەڵاهی زۆر بە پەرۆشەوە دوای دەکەوم بۆ ئەوەی باوەڕی پێ بهێنم دەفەرمێت هەر ئەو بەیانە لە شاری مەکە دەنگێک بەرز بووە لە نێوان زەوی و ئاسماندا خەڵکان دەنگەکەیان دەبیست و کەسیان نەدەبینی قسەی دەکرد و هەندێک لە خەڵکانی شاری مەکە شوێنی دەکەوتن ئەویش لە چەند پارچە شعرێکدا کە سەرتاکەی بەمە دەستی پێدەکرد و دەیوت خی گەورە خوای گەورە پاداشتی بداتەوە بە چاکترین پاداشت ئەو دوو هاوڵی کە لایەندایە دوو دەوارەکەی ئوم مەعبەت ئەوانە لەوێ بە چاکە دابەزین و بە چاکەش هەستان سەرفرازە ئەو کەسەی کە هاوڵی محەممەدە درودی خی لەسەر بێ فەرمێت کە ئەمەی وت دانیشتوانی شاری مەکە زانیان کە بەرەو مەدینە بەڕێ کەوتون هەر لە ڕێڕۆشنەکەی پێغەمبەر و ئەبوو بەکردا بەرەو شاری مەدینە قەیسی کوڕی نوعمان دەیگێڕێتەوە و دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ هاوەڵی بەڕێزیدا ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ کە لە کافرانی قوڕەیش هەڵاتبوون تێپەڕین بەلای شوانێکدا هەندێ مەڕی دەلەوەڕاند داوای شیریان لێکرد و شوانەکەش وتی، وەڵاهی مەڕێکی وام لا نییە کە شیری تیابێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو ئایا مەڕێکی وات لایە بەران لی پەڕی بێت شوانەکەش وتی نەخێر بەڵام لێرەدا مەڕەلاتێکی سیسەڵە هەیە کە نەیتوانیەوە بە پێی خۆی هەستێ و بچێت بۆ لەوەڕگا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بۆم بهێنە ئەویش بۆی هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی هێنا بە گوانیدا و دوعای کرد تا خوای گەورە بەرەکەتی تێ بکات ئەبوو بەکر ڕزای خوای لەسەر بێ قاپێکی بۆ هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ شیرەکەی تیادۆشی پاشان دای بە ئەبوو بەکر و ئەوی شیری خواردەوە دوایی پێغەمبەر درودی خوای لەسەر بێ قاپێکی تری دۆشی و دای بە شوانەکە و ئەویش تێری خواردەوە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دواهەمین کەس خۆی خواردەوە پاشان شوانەکە بە پێغەمبەری و درودی خوای لەسەر بێ تو خوا تۆ کێیت واللهی بە وێنەی تۆ کەسم نەدیوە تۆ کێیت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی گەر هەواڵت بدەمێ لای کەس باسی ناکەیت شوانەکەوتی نەخێر پێغمبەر درودی خوای لەسەر فەرمووی من محەممەدم نێراوی خوام ئەوێ ژووتی تۆ ئەو کەسەی کە قڕیش پێت دەڵێن کە بێدینیت پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەوان وا دەڵێن ئەوی ژووتی من شایەتی دەدەم کە تۆ نێراوی خویت وە شاهێدی دەدەم کە ئەوەی پێی هاتوویت حەقە و ڕاستە و هیچ کەسێ ناتوانێ ئەوەی کە تۆ کردت ئەنجامی بدات تەنها پێغەمبەرێک نەبێت ئینجا وتی شوێنت دەکەوم پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو تۆ ئەوە ناتوانیت ئەنجام بدەیت لە ڕۆژی ئەمڕۆدا بەڵام گەر بیستت ئێمە سەرکەوتوین ئەو جا بگەرە لامان ئەو پیاوەش گەیشتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دوای ئەوەی کە خوای گەورە سەرکەوتنی پێ بەخشی لە مەدینەدا. پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕێ ڕۆشتنەکەیدا لای دایە لای خێڵێک لە خێڵەکانی عەرەب بۆ ئەوی میواندارێتی بکەن و لایان کەمێک بحەوێتەوە. بەسەرهاتی لادانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ لای ئەو خێڵە، ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرموێت، کاتێ لەگەڵ پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ دەرچووین لە شاری مەککەوە گەیشتینە خێڵێک لە خێڵەکانی عەرەب ڕووی لە خانوویەکی کەمێ دوور لە خێڵەکە کرد و بەرەو ئەوێ چوو لەوێ دادابەزین و لاماندا و تەماشامان کرد تەنها ئافرەتێکی لێ بووتی ئەی بەندەی خوا من ئافرەتێکم بە تەنها و کەسم لەگەڵدا نییە، گەر پێتان خۆشە میوانداریتان بکرێت و شتێکتان پێ ببەخشرێت بچن بۆ لای گەورەی ئەم خێڵە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەڵامی نەدایەوە و ئەو کاتەش نیوە شەو بوو، ئەوەندەی پێنەچوو کوڕەکەی هەندێ بزنی لاتی پێ بوو ئەیهێنایەوە بەرەو ماڵەوە. کە گەیشتنەوە ماڵەوە دایکەکەی پێی وت، ئەم بزنە و ئەو چەقۆیە ببە بۆ لای ئەو پیاوانە و پێیان بڵێ دایکم پێتان دەڵێ ئەم بزنە سەربڕن و بیخۆن و بەشی ئێمەشی لێ بدەن. ئەو کوڕە هاتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و قسەی دایکی پێ ڕاگەیاند، پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو، چەقۆکە ببەرەوە و قاپێکم بۆ بهێنە، کوڕەکە وتی، ئەو بزنە لە شیر چۆتەوە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ دیسان پێی فەرموو، بچۆ قاپێکم بۆ بهێنە، کوڕەکە چوو قاپەکەی هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی هێنا بە گوانی بزنەکەدا، دەفەرموێت بزنەکە هاتە شیر، پێغەمبەر درودی خوای لەسەر بێ شیرەکەی دۆشی و قاپەکەی پڕ کرد و فەرمووی، ئەمەیان ببە بۆ دایکت، ئەویش بردی بۆ لای دایکی و تێری لێ خواردەوە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ دیسان تیایدا دۆشیەوە و پاشان فەرمووی ئەمەیان ببە بۆ لای خۆتان دای بنێ و قاپێکی ترم بۆ بهێنە کوڕەکە ڕۆیشت و قاپێکی تری هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێت تایدا دۆشی دای بە ئەبوو بەکرد تا تێری لێ خواردەوە و اینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ قاپێکی تری دۆشی و خۆی و هاوەڵانی تێریان لێ خواردەوە ئەبوو بەکە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئەو شەوە لەوێ لاماندا و بۆ بەیانی بەڕێ کەوتین و ئەو ئافرەتە ناوی لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ نابوو ئەلمبارەک واتە پیاوە پیرۆزەکە ئەو ئافرەتەش پاش دەرچوونی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرەو مدینە ماوەیەکی بەسەردا تێپەڕی و مەڕەکانی زیادی کرد و جەڵە بێ مەڕی بەرەو شاری مدینە هێنا بەنیازی فرۆشتنی ئەبوو بەکر بەلایاندا تێپەڕی و کوڕی ئافرەتەکە ناسیەوە و بەدایکی وت ئەو ئەو پیاوەیە کە لەگەڵ پیاوە پیرۆزەکەدا بوو ئەویش هەستا بۆ لای ئەبوو بەکر و پێیوت ئەی بەندەی خوا ئەو پیاوەی کە لەگەڵتدا بوو ئەو جارەی کەلاتاندایە لای ئێمە کێ بوو ئەبوو بەکر ڕزای خی لەسەر بێ فەرمووی ئایا دەزانیت کێیە ئەویش وتی نەخێر فەرمووی ئەوە پێغەمبەری خوایە درودی خی لەسەر بێ ئافرەتەکەوتی گەر دەتوانیت هەر ئێستا بمگەیەنەرە لای ئەبوبەکر لەگەڵ ئافرەتەکەدا بەڕێ کەوتن تا بردیە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو ئافرەتە هەندێ پەنیر و کەرەی وەک دیاری هێنابوو لەگەڵ خۆیدا بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێغەمبەریش درودی خوای لەسەر هەندێ جل و بەرگی دیاری بۆ ڕێکخست تاوەکو گەڕ ڕۆیشتەوە لەگەڵ خۆیدا بیبات ئافرەتەکەش مسلمان بوو هەر لە ڕۆشتنەکەیاندا بەرەو شاری مەدینە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵی بەڕێزی زۆر وردبینانە هەڵوێستیان دەنواند بەرامبەر ئەو کەسانەی دەهاتنە ڕێگەیان سەبارەت بەو پرسیارانەی کە ئاڕاستەیان دەکرا. ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێ سواری وشترەکەی بوو، ئەبوبەکریش هەر لەسەر هەمان وشتر لە دواوە سوار ببوو، بەڕێ کەوتن بەرەو شاری مەدینە ئەبوو بەکریش ڕزای خوای لەسەر بێ پیاوێک بوو پیر دیار بوو و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ گەنج دیار بوو بەڕواڵەت بەڵام ئەبوو بەکرد چونکە بە کاروان چێتی چوو بوو بۆ شام خەڵکانی مەدینە و ئەو دەوروبەرە دەیان ناسی لە ڕێگەدا پیاوی وا هەبوو دەگەیشت بە ئەبوو بەکر و پێی دەوت ئەی ئەبوو بەکر ئەم پیاوە کێ سوار بۆ لەگەڵ تا ئەویش لە وەڵامدا دەیوت ئەم پیاوە ڕێگەم نیشان دەدات کابراش لەو وەڵامەدا وا تێدەگەیشت کە ئەم پیاوە ڕێگەناسە، واتە دەلیلە و ڕێی هاتوچۆی نیشان دەدات، نەیدەزانی کە ئەبوبەکر ڕێی چاکە و خێری مەبەستە، واتە ئەمە پێغەمبەری خوایە دروودی خوای لەسەر بێ و ڕێنمووی خەڵک دەکات. عەبدوڵای کوڕی ئوڕەیقدی لەیسی شارەزا و ڕێگەناس و وریا لەگەڵ پێغەمبەری خوادا دروودی خوای لەسەر بێ دەڕۆیشت، بەڵام لەسەر ئاینی باو و باپیرانی بوو، و پیاوێکی متمانە پێکراو بوو خیانەتی نەدەکرد ئەویش هەر لە ڕێگە چۆڵەکانەوە پێغەمبەری دەبرد بەرەو مدینە ئەو ڕێگەی پێغەمبەر درودی خی لەسەر بێ بەرە و شاری مەدینە گرتبووی و پیایدا ڕۆیشت ئەمانە بوون ئایشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ دەرچوو لە ئەشکەوتەکەەوە لەگەڵ ئەبوو بەکردا ڕزای خی لەسەر بێ بە مەبەستی کۆچکردن بۆ شاری مەدینە ڕێگەی خوارووی مەکەی گرتەبەر تا لای دایە کەناری خۆرئاوای دەریای سوور لە خوارووی عوسفان پاشان لەسەر بەرزاییەکانی مەجەوە تێپەڕین تا گەیشتە ڕێگەکەی نزیک قەدید لەو ڕێگەیەوە لایەندا بەرەو ڕێگەی بەرزایەکانی هیرار بۆ لای ئەوپەڕی شیوەکەی مودلەج ئینجا بەڕێکەوتن لە ڕێگەی قاحەوە بەرەو عەرج و لەوێشەوە بەرەو سەنییەی غائیری لای دەستە ڕاستی ڕکوبە ئینجا بەرەو خوار بۆوە بۆ ناو دۆڵی ڕیم و لەوێوە ڕۆیشتن بەرەو قوباء کە لە نزیکی شاری مەدینەیە. پێش ئەوەی بگاتە قوباء، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕێگەکەیدا گەیشت بە کاروانێک کە لە شامەوە دەگەڕانەوە، عوروەی کوڕی زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە هەندێ لە کاروانچە موسوڵمانەکان گەیشت کە لە شامەوە دەگەڕانەوە، دیارە ڕێگەکەیان چوون یەک بووە ئەوان بازرگان بوون تازە لە شامەوە گەڕابوونەوە زوبەی ڕزای خی لەسەر بێ دوو پۆشاکی سپی بەخشیە ئەبوو بەکر و پێغمبەر درودی خی لەسەر بێ کە بۆ سەفەرەکەیان بەکاری بهێنن خۆشەویستان لێرەدا دەوەستین لە ئەڵلقەی داهاتوودا بە پشتیوانی خی گەورە گەیشتنی پێغمبەری خوا درودی خی لەسەر بێ بۆ ناو شاری مەدینە و ئەو ڕووداوانەی کە لەو گەیشتنەدا ڕوودەدەن بۆ ئێوەی بەڕێز و خۆشەویست دەگێڕینەوە تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ